بە زمان هیچی نەهێشتۆتەوە وا دەردەبڕێ مسلمانە وا دەردەبڕێ لەگەڵ مسلمانانە بەڵام نە عقیدە و بیر و باوەڕی لەگەڵ مسلمانە نە عمل و کردەوەشی لەگەڵ مسلمانە کە خۆی بە مسلمان دەردەبڕێ و کۆمەڵێک شوبهەی ژەهراوی بڵاو دەکاتەوە زۆرێک لە مسلمانانی سادە و ساویلکە و دڵ نەخۆش ئیمان لاواز متاثر دەبن پێی و قسەکەی ئەو دەخەنە پێش قسەی خوا و پێغمبەری خوا علیه الصلاة والسلام ناصحێکی ئیماندار نەصیحەتیان کە گوێی بۆ ناگرن بەڵام منافقێکی علیم اللسان قسەیان بۆ بکا پێی دەخەڵەتێن و باوەڕی پێ دەکەن بۆیە شەڕی منافق لە شەڕی کافر گەورەترە لەبەر ئەوەشە فی الدرک الاسفل من النار شوێنی پلەی هەرە ژێرەوەی جەهەنەمە خوا بمانپارێزێت.